حەزم ناکرد لەوێ بڕۆم قاچەکانم ئەوەندە لە جیهاندا ڕێڕەوی کردبوو کە هەستی بەماندوێتیە کرد و چاوەکانم ئەوەندە دزێوی و سوکایەتی بینی بوو کە چیتر نەیەویست ئەم دیمەنانە ببینێتەوە و دڵم ئەوەندە لە خۆپەرستی و چاوچنۆکی خەڵکی ڕق ئەستور ببوو کە چیتر نەمەویست ببمە شەریکی ئەو خۆپەسەندی و تەماحکاریەی ئەوان بۆیە دوور لە خەڵکی و لەو خانوەدا ژیام و ئیتر نەخۆشەکانم چارەسەر ناکرد کەزێڕ و کانزام لێیان دەست بکەوێت و تەنها هەندێ جار دراوسێکان و ئەو نەخۆشانم چارەسەرە کرد کە توانیان نەبوو دەسەق بدەن من لەو خانوەدا حەوزێکی بچووکم هەڵکەند و ماسی ڕەنگاو ڕەنگم خستە ناو ئەو حەوزەوە و لەبەرەوەی کە ئەو دارانەی لە ڕابردوودا بەهۆی ئاگر بەربوون سوتابوون شین ببوونەوە چونکە ڕێگەکان ساغ بوو لە ژێر سێبەری دارەکان لە تەنیشت حەوزەکەدا دائەنیشتن و تەماشای هات و چۆی ماسیەکانمە کرد و گوێم لە دەنگی گوێ درێژ و هەراوهوریایی مناڵانە گرت کە لە کۆڵاندا یاریانە کرد موتی بەباشی چاودێریە کردم و خواردنی بەلەزەتی بۆم لێ ئەنا بەڵام من وەکو ڕابردوو لەزەتم لە خواردن ناکرد بەڵکو منی ئەهێنایە و یادی ئەو کردەوە ناشیرینانەی کە لە ڕابردوودا کردبووم و چاوەکانی فیرعەون ئەخناتونم ئەهاتەوە بیر کە لە کاتی سەرە مەرگدا جامە شەرابە زەهراویەکەی لە دەستم وەرگرت و نۆشیەوە و ڕوخساری جوان و گەشی شوباتۆی شازادەی هاتیش ئەهاتە بەرچاوم کە بە دەستی من زەهر خواردوکرا ئەوەندە کردارە دزێوەکانی ڕابردوو لە مێشکمدا دووبارە ئەبوونەوە کە ئیتر خۆم لە چارەسەرکردنی دراوسێکان و هەژارانیش بە دوورەگرت چونکەم زانی کە دەستەکانی من نەفرەتاویە و لە جیاتیەوەی کە ببێتە هۆی چاکبوونەوە ئەبێتە هۆی مردن. هەندێ جار لە کاتی دانیشتن لە تەنیشت حەوزەکە و سیرکردنی ماسیەکاندا ئارەزوومە کرد خۆزگە منیش وەکو ئەوان لە ناو ئاودا ئەژیام و ناچار نەئەبووم کە هەوای تێکەڵ بە تاوانکاریەکانی زەوی هەڵمژم هەندێ جاریش بە ڕوحی خۆمەوت بۆچی تۆ لەبەر ئەو کردارانی کە لە ڕابردوودا کردوتە دڵگرانی خۆ تۆ هیچ گوناهێکت نییە چونکە کارەکانی تۆ بەشێکە لە کردەوەکانی ژیان و دنیا و لەم جیهانەدا چاکە و بەزەیی هیچ دروستیەک و مانایەکی نییە و ئەوەی کە ڕاستە چاوچنۆکی و بێبەزەی و هەوەزبازی و ستەمە و یاسای ژیان لەسەر بناغەی ستەم و چاوبرسێتی و دڵڕەقی و شوێن کەوتنی هەوا و هەوەز دروست بووە و مەحاڵە کە یەکێک بتوانێ بە پێچەوانەی ئەم یاسا ڕەهایە کار بکات و ئەوانش کە خۆیان بە دڵسۆز و میهرەبان و مرۆڤ دۆست نیشانەدەن درۆ ئەکەن و مەبەستیان ئەوەیە کە بەم ئامڕازانە فریوی خەڵکی بدەن بۆ ئەوەی بتوانن باشتر ستەمکاری بکەن و تەماحەکەی خۆیان هێور بکەنەوە و خەریکی هەوەزبازی بن و ئەگەریش باوەڕ ناکەی سینیان شەق بکە و بڕوانە دڵیان بۆ ئەوەی ببینی کە لە ناو دڵیاندا چ کوورەیەکی سووتێنەر لە تووڕێی و بەرچاوتەنگی و هەڵچوونی هەوەزبازیەکانیان هەیە و ئەگەر ناشتەوێت کەسی نەیان هەڵبدڕی و سەیری دڵیان بکەی کارێکی وابکە کە کەمێک دژی بەرژەوەندی و هەوا و هەوەسەکانی ئەوان بێت بۆ ئەوەی بزانی کە چۆن لە ناوت ئەبەن چونکە تۆ بوێریت کردووە و لەسەر ڕێگەی ئەواندا بەربەستێکی بچووکت دروست کردووە سینۆهە تۆ بەبێ هۆ چاوەڕوانی ئەوەکەیت کە مرۆڤ لەوە باشتر بێ کە خویەکان دروستیان کردووە خویەکان بوونی مرۆڤیان بۆ ڕق و کینە و هەوەزبازی دروست کردووە و مەحاڵە کە سروشتی مرۆی بگۆڕدرێت سینۆهە تۆ بەبێ هۆ چاوەڕوانی ئەوەی کە بە سەرچوونی کات و تێپەڕینی دەیان جار دەجار دەجاری لە ساڵەکان مرۆڤ چاک بکاتەوە تۆ لە خۆڕایی چاوەڕوانی ئەوەی کە جەنگ و برسێتی و تاعون و سووتان و ڕەشە کوژی بۆ مرۆڤ ببێتە ئەزمونێک و بەرەو باشی ببە ئەم ئەزمونانە وەکو زەهرێکی چوونیەک و نوێیە کە بڕژێنە ناو زەهرێکی دیکەوە کە لە دەفرێکدایە و لە بری ئەوەی کاریگەرێتی زەهرەکە لە ناو ببە بەهێزتر و کوشندەتریەکە جەنگ و تاعون و قەتڵ و عام و سووتان و تاڵانی مرۆڤ خراپتر و کینە لە دڵتر و چاو برسی تر و هەوەست پەرسترەکە سینۆها تۆش مرۆڤێکی و ئەگەر چی خوێنی خویەکان لە ڕەگەکان تا هات و چۆکە بەڵام شێوەی مرۆڤت هەیە و خاوەنی گۆشت و خوێن و ئێسکی کەواتە چاوەڕوانی ئەوە مەبە کە تووڕەیی و کینە و حەزت تێدا نەبێ تۆ بەتەمای ئەوە مەبە کە مرۆڤێکی چاک بدۆزیتەوە و مەحاڵە کە مرۆڤێکی باشە بێ چونکە خوایەکان سروشتی مرۆڤیان بە قەڵسی و کینە و ئارەزوو و چاوچنۆکیەوە دروست کردووە و مرۆڤ تەنها ئەو کاتەی کە ئەمرێت و لاشەکەی بۆ مۆمیاییکردن ئەبەنە خانەی ژیانەوە باشە بێ بۆیە هیچ مرۆڤێک بەختەوەر نابێ مەگەر ئەوەی کە بمرێت چونکە جگە لە ئامرازی مردن بە هیچ ئامرازێکی تر لەو خوانە ڕزگاری نابێ سینۆهە ئەم ڕاستەقینەیە بزانە کە زانست چاکسازی مرۆڤ ناکا بەڵکو بە تەماحتر و بێبەزەیتر و حەست پەرستریەکە ئەو کەسەی کە زانایە دەجار دەجار دەجار چاوچووترە لە پیاوێک کە زانستی نییە و هەر لەبەر ئەوەش لە پیاوی نەزان زیاتر کینە و هەوەزبازی هەیە سینۆ هەتۆ ئەگەر زانا نەبووی تایە تووشی ئەو تاوان و خراپکاریانە نابوویت کە لە ماوەی تەمەنتدا کردوتە هەزاران کەس بەهۆی زانستی تۆ لە برسێتی و نەخۆشی دامردن یان بەهۆی چەکە و کوژران یان لە ژێر گالیسکە جەنگەکاندا گیانیان سپارد یان لە ڕێگا بیابانیەکاندا لەبەر ماندوێتی لە ناوچوون ئەی پیاوی تاوانکار ئەگەر تۆ زانا نەبوویتایە مناڵان لە سکی دایکیاندا نەئەمردن و دار لە پشتی کۆیلەکان نەئەکەوت و هەزاران ژن نەکەوتنە بەر دەست درێژی کردنی سەربازە خوێن مژەکانەوە و هەزاران پیاو نەئەبوونە بەندە و ستەم بەسەر دادپەروەری و فێڵ و ساختە بەسەر ڕاستی و دروستیدا زاڵ نابوو ئەمڕۆ دزەکان بەسەر جیاندا فەرمان ڕەواییان ناکرد تۆ بووی کە بە زەهر فیرعون ئەخناتونت لەناو برد و ئەو فیرعونەی کە خوازیاری ئاشتی و یەکسانی بکوشت و جیهانت بۆ خوێن مژان و حەسپەرستان و چەتەکان ئازاد کرد هەزاران کەسیش گیانیان سپاردوو تۆ لە مەرگی ئەوان بەرپرسی وە تەنها تۆ لێی بەرپرسیاری و هەر بۆیەش هاوار و ناڵە و فرمێسکەکانی ئەوان ڕێگا لە نوستنی شەوانت ئەگرێ و خواردن لە دەمتدا بێتامەکا. ڕۆژێکیان کە لەگەڵ ڕوح و دڵی خۆمدا بەم شێوەیە ئەدوام ڕوح و دڵم بە منیان وت سینۆها تاوانەکانی تۆ لێ خۆشببوونی نییە و ئێمە تا ئەو ڕۆژەی کە تۆ زیندویت ناهێڵین شەوێک بە ئاسوودەی بنووی چونکە تۆ زانای و ئەتزانی کە چیەکەی بۆیە بەرپرسیارەتی تۆ زۆر گەورەیە و لێبوردنت بۆ نییە ئەو دەم من کراسەکەم دادڕی و هاوارم کرد نەفرەت لەم زانستەی من نەفرەت لەو ڕۆژەی کە من تیایدا لەدایک بووم نەفرەت لەم دەستانی من کە ئەم هەموو تاوانەی کرد و نەفرەت لە چاوەکانم کە ئەو هەموو تاوانکاریانەی بینی کە من کردم تەرازۆکەی ئۆزیریس بێنن بۆ ئەوەی دڵە تاوانکارەکەی منی تێدا بکێشین و بڵێن با چل مەمون لە دوای کێشکردنی دڵەکەم لەبارەی منەوە بیرو ڕای خۆیان دەرببرن چونکە تەنها ئەوانەتوانن بڵێن کە ئایا من تاوانم کردووە یان نا بەهۆی هاوارەکانی منەوە موتی لە چێشخانەکە هاتە دەرەوە و منی لەسەر قەرەوێڵەکە نواند و پارچەیەکی تەڕی بەسرمدادا و دەرمانی کوڵاوی تاڵ و هێورکرەوەی دا پێم و کاتێک ئەمەویست لە جێگا هەڵبسم و بۆ حەوشە بڕۆم نەیەهێشتووەی وت ئەم کارەمەکە چونکە نابێ خۆر لەسرت بدا من ماوەیەک نەخۆش بووم و لە جێگەی نەخۆشدا و ڕێنەمە کرد و هەندێ جار لەبارەی ئۆزیریس و تەرازۆکەی دادوام و هەندێ جاریش باسی مەریت و تەهوتمە کرد لە پاژەوەی کە لە نەخۆشیەکەم چاک بوومەوە ئیتر لەبارەی مەریت و تەهوت و ئۆزیریس قسەم نەکرد بەڵام ئەوانم فەرامۆش نەئەکرد چونکە تەهوت کوڕم بوو مەریتیش دایکی ئەو بوو من ئەمزانی کە ئەو دوو کەسە لەبەر ئەوە مردوونە کە من تەنها بم چونکە ئەگەر ئەو دوو کەسە نەئەمردن من تەنها نەئەمامەوە و بەختیار ئەبووم، بەڵام خوایەکان منیان بۆ ژیانی تەنهایی خوڵقاندبوو، هەر بۆیەش لەو شەوەدا کە من لەدایک بووم منیان بە تەنیایی خستبووە ناو سەبەتەیەکەوە و بەدەم ئاوی نیلیانەوە دابوو، لەگەڵ ئەوەشدا کە من لەبارەی کوڕ و خێزانەکەم و ئەو کارانەی کە لە ڕابردوودا کردبووم، لەگەڵ هیچ کەسێکدا قسەم ناکرد بەڵام هیچ کاتێک کارەکانی ڕابردووی خۆم لە یاد ناکرد و هەرچوانێ بوو ڕۆژێکیان جلوبەرگی هەژارانم لەبەر کرد و لە ماڵ دەرچووم و شەو نەگەڕامەوە و بەرەو ئەسکە لە ڕۆشتم و لەوێدا دەستم بە حەماڵی کرد هەرزوو پشتم بەهۆی هەڵگرتنی باری قورسەوە بریندار بوو ئازاری پیا کرد و کاتێک کە برسێتی تینی بۆ ئەهێنا بەرەو بازاری سەوزە فرۆشەکانە ڕۆشتم و بە خواردنی ئەو سەوزە بۆ گەنانەی کە فرەیانەدا خۆم تێرە کرد کاتێک کە زانیتم هیچی کە ناتوانم باربەری بکەم چوومە لای ئاسنگەرێک و ماوەیەک لەسەر ئامرازی فوتێکردنی گورەی ئاسنگەری واتە هەمبانەی ئاسنگەری کارم کرد هەتا پشتم چاک بوو و ئازارەکەم نەما بە هەژاران و بەندە و کرێکارەکانم ئەوت کە لە نێوان تاکەکانی مرۆڤدا جیاوازیەک نییە چونکە هەموو هەر بە ڕووتی لە دایگە بن و نابێ هیچ کەسێ بە ڕەنگی پێستی لەش و زمان و ئاخاوتن وەیان بە کراس و گەوهرەکانی بنرخێندرێ بەڵکو تەنها دڵی مرۆڤەکانە کە ئەبێ بۆ ناسینیان هەڵیان بسەنگێنین و هەر لەبەرەوەش پیاوێکی چاک باشترە لە پیاوێکی خراپ و پیاوێکی دادگەریش لە پیاوێکی ستەمکار باشترە بەڵام بەندە و کرێکارەکان پێکەنین و ئەنووسینەوە تۆ شێت بوویتە چونکە هەتا پیاوێک شێت نەبوو بێ وەکو بەندە و کرێکارەکان کار ناکە جا نەخوازە خوێندنەوە و نووسینیش بزانێ یان تاوانێکت کردووە و بەتەمان دەستگیرت بکەن و سزاد بدەن و لەبەر ئەوە تۆ خۆت لە ناو ئێمەدا شاردۆتەوە هەروەها هۆیەکی تریژەوەیە کە تۆ لایەنگری ئاتونی چونکە ئەو قسانەی کە ئەیکەی گەواهی ئەدا کە باوەڕت بە ئاتونە لە کاتێکدا کە ئەزانی نابێ هەرگیز باسی ئاتون بکەیت و ئێمە ئەتوانین تۆ بەدەستەوە بدەین بۆ ئەوەی دەستگیرت بکەن و بۆ کاری زۆرەملێ بتبەنە کانگا بەڵام ئەم کارە ناکەین چونکە قسەکانت خۆشە و تۆ زیاتر لە گاڵتەچیەک ئێمە ئەهێنیتە پێکەنین بەڵام بە مەرجێ کە نەڵێی ڕەنگی مرۆڤەکان نابێتە هۆی جیاوازی ئەوان چونکە تۆ بەم وتەیەت جنێوێکی گەورە بە ئێمە ئەدەی و ئەتەوێ بڵێ کە ئێمە لەگەڵ قولە ڕەشەکاندا یەکسانین لە کاتێکدا کە بێگومان ڕەشپێستەکان لە ئێمە نزمترن و ئێمە کە میسرین شانازی بەوەکەین کە ڕەنگێکی ڕۆشنمان هەیە و بە ڕابردوومانەوە سەربەرزین و ئومێدیشمان بە داهاتوومان هەیە چونکە ئەزانین کە لە جیهاندا گەلێک نییە و ناشبێ کە لە گەلی میسر گەورەتر بێت و هەتا جیهان بمێنێ هیچ گەلێ ناتوانێ بینایی وەکو هەڕەمەکانی ئێمە دروست بکات و پەیکەری وەکو پەیکەرەکانی ئێمە بتاشێت و خوای وەکو خویەکانی ئێمەیان هەبێت و وەکو ئێمە بە جۆرێ مردووەکان مۆمیایی بکەن کە لاشەکەیان زیندویەکی هەمیشەیی بێ هەموو ئەمرن و لە ناوەچن بەڵام گەلی میسر ئەمێنێتەوە چونکە ئێمە شتی وامان دروست کردووە کە لە ناوچوونی نییە بۆیە ئێمە نامانەوێت کە تۆ لەگەڵ خەڵکی تردا بە یەکسانمان بزانی و ئەگەرەتەوێ لە ناو ئێمەدا بژیت هەمیشە ئەوە بسەلمێنە کە گەلی میسر بەرجەستەترین گەلی جیانە من بە ئەوانم ئەوت کە بەدبختیەکەی ئێوە هەر لەبەر ئەمەیە کە گەلێک لە گەلێکی تر بە گەورەتر و بەرجەستەترەزان و چینە لە چینێکی تر بە بەرزتر ئەنرخێن و کاتێک کە تاکێک یان گەلێک خۆی لە خەڵکی بە بەرزتر بزانن زنجیر بۆ بەستنی دەست و پێی لاوازەکان و دار بۆ کوتان بە پشتی هەژاران و کرێکاراندا لە ناو ناچێ ڕۆژێک یەکێگەڵێک کە من لەبەرەوەی نەوەی خویەکانم لە خەڵکی تر باشترم و ڕۆژێکی ترەڵێن کێمە لەبەرەوەی کە زێڕ و کانزامان هەیە لە خەڵکی تر چاکترین و ڕۆژێکیش تاقمێکی تر پەیدابن و ئەڵێن ئێمە لەبەرەوەی لە گەورەترین قوتابخانەی میسر خانەی ژیاندا خوێندومانە و زاناین لە خەڵکی تر بە باشتر لە قاڵەمەدرێین بەڵام مەبەستی هەموو ئەم کەسانە و مەبەستی هەموو ئەوانش کە تا کۆتایی گیان بە بۆنەی هەبوونی بنەماڵەیەکی ڕەسەن وەیان درێژبوونی ڕیش وەیان خوێندنی بەرز خۆیان لە خەڵکی تر بە بەرزتر ئەزانن ئەوەیە کە بە تەوقی سەری ئەوانی تردا بکێشن و بە دار پشتیان بریندار بکەن و وەکو چوار پێیەکان ناچاریان بکەن کە کاریان بۆ بکەن و دەرهاویشتەی کارەکەی ئەوان بە خۆڕایی لە بریتی کەنانێک و پێکێ ئاوی جۆ لە دەستیان بسەنن. تا ئەو ڕۆژەی کە تاکێک یان گەلێک بڵێت کە من لە خەڵکی تر زیاترم قەتڵ و عام لەناو ناچێت و مەلە لاشەخۆرەکان و کەمتیارەکان لاشەی مردووەکانە خۆن مرۆڤە بێ بە پێی دڵی هەڵبسەنگێندرێ و ئەگەر ئەتانەیە بزانن کە بۆچی مرۆڤەکان لەگەڵ یەکتریدا یەکسان و هیچیان لەوەی تریان زیاتر نییە لە کاتی بەدبختی و بە تایبەتی لە کاتی نەخۆشی و ڕنج کێشاندا تاقییان بکەنەوە بۆ ئەوەی بزانن کە هەمویان بە یەک شێوە ئەناڵێن و ئەو ئەشکەی کە لە هەموو چاوەکانەوە دێتە خوار لە یەک ڕەگەزە واتە ئاوێکی سوێرە و فرمێسکی چاوی مرۆڤێکی سپی پێست هیچ ناچون یەکیەکی لەگەڵ فرمێسکی ڕەشپێستێکدا نییە ئەوانەی کە قسەکانی منیانە بیست قاقا پێکەنین و ئەیان و سینۆ هەبێ گومان تۆ دێوانە بوویتە چونکە تەنها تێکچووکان بەم شێوەی بیرەکەنەوە کە مرۆڤ نابێ خۆی لە خەڵکانی تر بە زیاتر بزانێ ئەگەر یەکێ بە هەر هۆیەک بێ خۆی لە خەڵکی بە باشتر نەزانێت ناتوانێ ژیان بباتە سەر و تەنانەت هەژارترین و داماوترینی خەڵکیش بە هەر هۆیەک بێ خۆیان لە خەڵکی بە باشترە زان و هەر بەو دڵ گەرمێشەوە ئەژین. ئەو کەسەی کە حەسیر ئەچنێت شانازی بە خۆیەوە کا کە پەنجەکانی ئەو شایستەتر و لێوەشاوەترە لە هی خەڵکی تر و یەکێکی تر بەوە لە خۆی بایی ئەبێ کە شان و پلی پان و بازووی بەرجەستەی هەیە و ئەو کەسەش کە کاری دووڕوویە خۆی بە زیرەکی و فێڵبازیەکەیەوە هەڵەکێشێت و دادوەر کە دزێک تاوانبارەکە شانازی بەوە کە کە دادگەری هەیە و پزیشک بەوە ئەنازێت کە زانستی هەیە و ئەو کەسەی کە قرچۆکە شانازی بە پیسکەی و قرچۆکی خۆیەکە هەروها ئەوەش کە شت بەفیڕۆدە خۆشحاڵە کە لە خەڵکی باشترە چونکە توانێ زیادەڕۆی لە خەرجکردن بکات و ژنێکی پاکداوێن خۆی لە خەڵکی بە باشتر ئەبینێ و ژنێکیش کە خۆی هەرزان فرۆشەکە لەبەرەوەی کاتوانێ لەگەڵ هەموو پیاەکدا ڕابێرێ خۆی لە خەڵکی تر بە شایستەتر ئەزانێ ئێمەش کە کرێکار و بەندەین خۆمان لە تۆ سینۆهە بە باشترە زانین کە خوێندەواریشت هەیە چونکە دڵنیاین کە زیرەکتر و فێڵبازترین لە تۆ کەواتە ئەم هزرە شێتانەیە لە مێشکت دەربکە کە مرۆڤ بتوانێ بە جۆرێ بژیێت کە خۆی لەوەی تر بە زیاتر نەزانێ وتم بەم پێیە کەواتە دادپەروەری لە ستەمکاری باشترە جارێکی تر ئەو کرێکار و بەندانە کەوتنە پێکەنین وتیان سینۆها تۆ ئەوەندە سادەی کە ئەڵێی هەتاو کۆمڕۆ لە جێگایەکدا ژیاوی کە مرۆڤی تێدا نەبووە دادپەروەری و ستەم شتێک نییە کە بتانی لێکیان جیا بکەیتەوە و لە جیهاندا هیچ دادوەرێک نییە کە جیاوازی لە نێوان دادگەری و ستەمدا بکا بەڵکو ئەوەی کە هەیە بە هێز و بێ هێزە ئێمە ئەگەر گەورەکەی خۆمان بکوژین کە هەمیشە نان و گۆشت و ئاوی جۆیەکەمان ئەدزێت و ژن و مناڵەکانمان بە برسێتی ئەهێڵێتەوە و هەمیشە بە دار و قامچی پشتمان بریندارەکە بە باوەڕی خۆمان دادپەروەریمان کردووە، بەڵام یەکسەر دەستگیرمانەکەن و ئەمانبەنە لای دادوەر و ئەویش فەرمانەدا کە هەردوو گوێ و لوتمان ببڕنەوە و سەرەوژێر هەڵمانبواسن هەتا گیان لە لەشمان دەرەچێ، بەڵام هەر ئەو دادوەرەی کە بە تاوانی کوشتنی ئاغایەکی بێ بەزەیی ئێمە کوژێ ئامادە نییە کە ئەو گەورەیە بە تاوانی ئەو ستەمانەی کە لە ئێمەی ئەکا سزابدا چونکە ئەو بەهێزە و ئێمە بێ هێزین. من وتم دادوەر مافی خۆیەتی کە بە تاوانی کوشتنی گەورەکەتان ئێوە بکوژێت چونکە کوشتنی مرۆڤ بە هەر بەهانەیەک و بە هەر مەبەستێ بێ لە خراپترین کردەوەکانی مرۆڤە ئەوان وتیان ئەگەر هورم هەب ئەم قسانت لێ ببیستێ بۆ کاری زۆرم لێ ئەتنێرێتە کانگا چونکە لە دیدی هورم هەبدا هیچ شانازیەک لەوە گەورەتر نییە کە مرۆڤ بتوانێت سربازەکانی دژمن لە شەڕێکدا بکوژێ بەڵام ئەگەر تۆ ئەتەوێت جۆری مرۆڤ چاک بکەیت و ستەم لەناو ببەی لە جیاتی ئەوەی کە لەگەڵ ئێمەدا گفت و گۆبکەی وە باشترە کە بچیتە لای دەوڵەمەندەکان و ئەم قسانە بۆ ئەوان و دادوەرەکانی میسر بکەی چونکە ئێمە ئەگەریش خراپ بین هیچ ئامرازێکمان نییە کەستەمی پێ بکەین لە کاتێکدا کە ئەوان هەم خراپن و هەمیش ستەمەکەن بەڵام ئاگات لێ بێ کە ئەگەر ئەم قسانە بە دەوڵەمەند و دادوەرەکان و پیاوانی دەرباری فیرعەون بڵێیت بەوە تاوانبارت دەکەن کە لایەنگری ئاتونی و گوێچکە و لوتت ئەبڕنەوە و ئەتنێرنە کانگا لەگەڵ ئەوەشدا کە کرێکار و بەندەکان منیان ترساندبوو بەڵام من ئەم ئامۆژگاریەم جێبەجێ کرد و لە کاتێکدا کە بەرگی هەژارانم لەبەردابوو لە تەبەزدا کەوتمە ڕێ بۆ ئەوەی لەگەڵ دەوڵەمەندەکاندا بدوێم و ڕاگەیاندنەکەی خۆم لە سەوداگەرەکان و بازرگانەکانەوە دەست پێ بکەم بەوانەی کە خۆڵیان تێکەڵی ئار دەکرد و ئاردی تێکەڵ بە خۆڵیان بە خەڵکی ئەفرۆشت ئەوت ئەم کارە مەکەن چونکە تاوانە و بەوانەی کە ئاشیان هەبوو لە ئاشەکانیاندا کاریان بە بەندەکانە کرد و بۆ ئەوەی ئەو بەندانە گەنم نەخۆن دەمیان ئەبەستنەوە ئەوت کە نابێ لەگەڵ مرۆڤدا وەکو ئاژەڵ ڕەفتار بکرێ، ئەچوومە لای ئەو دادوەرانەی کە ماڵی هەتیویانە خوارد و بەرتیلیان وەرەگرت و بڕیاری ناهەقیان ئەدا و پێمە وتن کە واز لەم کردەوانە بهێنن. من پەیوەندیم بە هەموو چینی دەوڵەمەند و دەسەڵاتداران کرد و هەموویانم سەرزەنشت ئەکرد و ئەوان لە بیستنی وتەکانی من سەرسام ئەبوون و سەیری کراسە کۆنەکەی منیان ئەکرد و ئەمبیست کە بە هاوڕێکانی خۆیان ئەوت ئەم سینۆهەیە کە پیاوێکی هەژارە بێگومان سیخوڕی فیرعەونە و فیرعەون ئەوی ناردووە کە لە وەزعی ئێمە بە ئاگا بێ ئەگەر نا یەکێک کە ئەوها هەژار بێ ناوێرێت ئەم وتانە بەسەردەمیدا بهێنێ بەڵام هەرزوو گەورەکان و نەجیبزادەکانی میسر زانیان کە من جاسوسی فیرعەون نیم و ئەو منی ڕانەسپاردووە کەم قسانە بکەم بۆیە بەهۆی بەندەکانی خۆیانەوە لە منیانەدا و دەریانەکردم و لە دوای ئەوەی کە چەند جارێ بازرگانەکان منیان بە لەشی بریندارەوە لە شەقامەکانی تەبەزدا بینی بە منیان وت سینۆها ئەگەر تۆ جارێکی تر بێیتە لای ئێمە و بەوە تاوانبارمان بکەی کە خاک ئەکەینە ناو ئاردەوە و سرکە تێکەڵ بە شەرابەکەین و گۆشتی بۆگەن ئەفرۆشین و دەمی بەندەکانی خۆمان ئەبەستینەوە ئەوا ئێمە بە تاوانی بڵاوکردنەوەی درۆ و دەلەسە و چەواشەکردن بۆ لە ناوبردنی ئاسایش و هێمنی و لایەنگری لە ئاتون لە لای دادوەر شکاتت لەکەین کاتێک کە زانیم ڕاگەاندنەکەی من بێسوودە و من ناتوانم ستەم لە ناو ببەم و لە ناو خەڵکیدا یەکسانی بەرقەرار بکەم و کەسیش نامکوژێ چونکە کوشتنی من سوودی بۆ هیچ کەسێ نەبوو گەڕامەوە بۆ ماڵ و لە ژێر دارەکانی قەراغی حەوزەکە دانیشتم و سەرگەرمی تەماشاکردنی ماسیەکان بووم و گوێم لە زەڕینی گوێدرێژەکان و دەنگەدەنگی ناو کۆڵانی مناڵەکان ئەگرت کە یاریان ئەکرد تا ئەو ڕۆژەی کە کاپتال لە سووریا گەڕایەوە بۆ میسر و هاتە لای من.